زاناکان و خێرایی ڕووناکی، لاپەڕە سەد و پەنجا و پێنج. لەم دواییانەدا هەندێک لە زاناکان لە ئوسترالیا گومانیان پەیدا کردووە لە دەربارەی تیۆری ڕێژەی ئەنیشتاین. تیمێک لەو زانایانە دەڵێن کە لەوە دەچێت خێرای ڕووناکی جێگیر و نەگۆڕ نەبێت وەک ئەوەی کە تیۆری ڕێژەی بۆی چووە، ئەو تیۆریەش بە بنەڕەتی فیزیای نوێ دادەنرێت، بۆیە دەبێت چاو بخشێنرێتەوە بە بنەماکانی فیزیای نوێدا. سەرۆکی ئەو تیمەی زاناکان، پۆڵ داڤیس لە زانکۆی ماکاری لە سیدنی دەڵێت، لەوانەیە خێرای ڕووناکی تووشی خاوبوونەوەیەک بووبێت بە درێژایی ملیارەها ساڵ. خۆ ئەگەر ئەو ڕایە ڕاست دەرچوو، ئەوە کارێکی زۆر گەورە و گرنگ لەبەردەم زانا فیزیاییەکاندا پەیدا دەبێت، کە ئەویش چاوخشاندنەوەیە بە زۆر لە بیرە بنەڕەتییەکانی پەیوەستن بەو یاسایانەی کە وا دانراون کۆنترۆڵی گەردوون بکەن. هەروەها داڤیس لە میانەی وتارێکیدا بۆ ئاژانسی ڕۆیتەرز وتی، لە بارێکی ئاوادا پێویستە دەستبەرداری تیۆری ڕێژەیی ببین. بەڵام ئەمە ئەوە ناگەیەنێت کە واز لە هەموو تیۆرییە زانستییەکان بێنین، چونکە لە سیماکانی شۆڕشی زانستی وایە کە تیۆرییە نوێکان لەگەڵ کۆنەکان دەکات بە یەک. ئەو ڕاگەیاندنەش لە کورتەیەکی لێکۆڵینەوەیەکدا هاتووە کە گۆڤاری نەیچەری زانستی بڵاوی کردۆتەوە. ئەو بیرۆکەی گۆڕانی خێرای ڕووناکییە لەو زانیارییانەدا هاتووە کە زانای گەردوونی جۆن وێب لە زانکۆی نیوساز وێڵزی ئوستورالی بەدەستی هێناون زانیارییەکانی ئەو زانایە سەرسوڕماوی خستۆتە نێو نێوەندە زانستییەکان، کاتێک تێبینی ئەوەی کردبوو کە ئەو ڕووناکیەی لە نیمچە ئەستێرە زۆر دوورەکانەوە دێت لە قوڵاییەکانی گەردوونەوە جۆرێکی دی لە فۆتۆنی هەڵمژیوە کە لە پەڵهاورییەکانی نێوان ئەستێرەکانەوە دێن لە میانەی گەشتێکی دوانزە ملیار ساڵی تا دەگەنە گۆی زەوی داڤیس دەڵێت، ئەو تێبینیانە ئەوە دەگەیەنن کە پێکهاتەی ئەو گەردیلانەی ئەو ڕووناکییە نیمچەئەستێرەکانی لێوە دێت جیاوازن لە پێکهاتەی گەردیلەکانی مرۆڤ با بە پلەیەکی کەمیش بێت و ناتوانرێت ڕاڤەی ئەو دیاردەیەش بکرێت بەڕای ئەو زانایە تەنها بەوە نەبێت کە بارگە ئەلیکترۆنییەکان یان خێرایی ڕووناکی گۆڕانی بەسەردا هاتبێت. زاناکان لە سەرەتای ساڵی دوو هەزار و شەش توانیان دڵنیابن لە دیاردەیەک کە پێشتر بە خەیاڵیشدا نەدەهات کە ئەویش ئەوە بوو توانیان خێرای ڕووناکی هێواش بکەنەوە و هەتا بیگەیەننە سفر و توانیشیان ڕووناکیەکە هەڵبگرن و دواتریش سەر لەنوێ بڵاوی بکەنەوە. باشە دەبا بزانین خێرای ڕووناکی چ گۆڕانێکی بەسەردا هاتووە؟ یان بە جۆرێکی دی دەبێت خێراییەک هەبێت لە خێرای ڕووناکی زیاتر بێت؟ ئەگەر وەڵامی ئەو پرسیارە بە نەخێر بوو ئەوا هیچ مەترسی و گلەییەک لەسەر تیۆری ڕێژەیی نابێت، بەڵام ئەگەر وەڵامی بە بەڵێ بێت ئەوا دەبێت چاوخشانەوەیەکی تەواو و دوور و درێژ بکرێتەوە بۆ تیۆری ڕێژەیی ئەنیشتاین. لەوەش گرنگتر ئەو کاتە خەوی هەزاران ساڵی پێش ئێستای مرۆڤایەتی دێتەدی کە گەشت کردنە بەرەو فەزا بەهۆی کەشتی و موشەکەکانەوە کە بە خێرایەک دەردەچن زیاتر لە خێرای ڕووناکی کە تا ئێستاش خێرای ڕووناکی بە یەکێک لە جێگیرە گەردوونیەکان دانراوە گەشتکردن بەرەو قووڵاییەکانی گەردوون بە خێراییەک کە چەندان ئەوەندەی خێرای ڕووناکی بێت و گەڕان بەناو ئەستێرە و مەجەڕەکاندا نەک هەر تەنیا بینینیان لە دوورەوە ئەوە تا ئێستاش لە فلیمەکانی خەیاڵی زانستیدا جێگەیان بۆتەوە ئەو خەوەی ئێمە دەمانەوێت بێتەدی هەتا ئێستاش هەر دوورە لێمانەوە و لە جێبەجێبوونیەوە چونکە تا مرۆڤ پشت بە خێرای ڕووناکی ببەستێت بۆ چوونە ناوەوەی گەردوون، ئەوا بەردەوام مرۆڤ و گەردوون لەیەکترەوە دوور بە دوور دەبن و بەیەکتر ناگەن و لەیەکتریش ناگەن. ئێمەی مرۆڤ بەهۆی خۆبەستنەوەمان بە خێرایی ڕووناکییەوە وامان لێهاتووە کار بە گۆشەگیری و قەتیس ماوی لە کونجێکی بچووکی ئەم گەردوونەدا بمێنینەوە و گەردوونیش لەسەرمان داخراو بێت، بە جۆرێک کە نەتوانین بیکەینەوە هەتا ئەگەر مرۆڤ توانی پەیوەندیش بکات بە شارستانیەتەکانی دیکەوە ئەگەر هەبن ئەوا هەر دەبێت پەیوەندیەکە لە ڕێگای بێتەلیەوە بێت کە بە خێرای ڕوناکی بڵاو دەبنەوە و ئینجا پێویستمان بە هەزاران و ملیۆنەها ساڵ دەبێت تا پەیامێک ئاراستەی ئەو شارستانێتیە دورانە بکەین و پێویستمان بەوەندە کاتی دی دەبێت تا وەڵامەکانیشی وەربگرینەوە خێرای ڕوناکی گەورەترین خێراییە کە تا ئێستا مرۆڤ ناسیبێتی ئەوەش ئەو ڕاستیە زانستیە کە ئەلبێرت ئەنیشتاین ئاماژەی بۆ کردووە لە تیۆریا ڕێژەیەکەیدا کە خێرای ڕووناکی بە بڕێکی ڕەها دانراوە واتە بە هیچ جۆرێک ئەو خێراییە پشت بە باری سەرچاوە ڕووناکیەکە نابەستێت ئیتر وەستاو بێت یان جوڵاو هەروە پشتیش بە بارودۆخی بینەر نابەستێت وەستاو بێت یان بە خێراییەک بجوڵێت واتە لە هەموو بارەکاندا خێرای ڕووناکی وەخۆی دەمێنێتەوە و پشت بە هیچ سیستەمێکی تەوەرەکان نابەستێت تازەترین خەمڵاندنیش لە میانەی تاقیکردنەوەدا بۆ خێرای ڕووناکی دوو پۆینت نۆ سەد و نەوەد و حەوت زەربی دە توان هەشت مەتر بۆ چرکەیە و بەپێی تیۆرییەکەی ئاینشتاین ئەو ژمارەیە جێگیرێکە لە جێگیرە زانستییەکان. ئەو بابەتە زۆر گرنگە، واتە خێراتر لە ڕووناکی، لە ئەڵمانیاوە دەست پێ دەکات لە پەیمانگەی فیزیای دوو کە سەر بە زانکۆی کۆڵنە، سەرۆکی ئەو پەیمانگایەش پرۆفیسۆر گوینتار نیمنتزە. کە فیزیاوی ئەزموونگەرییە و وە خۆی دەڵێت کە ئەو توانیویەتی لە خێرای ڕووناکی زیاتر بەدەست بێنێت. نیمتس بەوە گەیشتووە کە هەر لەسەر ئەم زەوییەدا نەک لە بۆشای دەرەوەی زەوی بەهۆی تەنها چەند پارچە ئاسنێک کە هەر وەک ئەوەیە پارچە ئاسنەکان لە ئاسنگەرێک بەجێ مابێت ئەوەی لە تاقیگەکەی نیمتسدا بەکارهێنراوە جگە لە چەند پارچەیەک لە لوولەی کانزایی بۆش پارچە کانزایەکی دیکەی زەر هەیە کە نیمتس ناوی تونێلی زەردی لێناوە. بەڵام لە نێو ئەو تونێلەدا کە زۆر کەم دەربارەی دەزانرێت شتی زۆر سەیر ڕوودەدات، تیرەی ئەو پارچە زەردە لەوانی دیکە بچووکترە و درێژیەکەی هەشت سانتیم دەبێت و شەپۆلی زۆر کورتی لەرە بەرز بە نێو ئەو پارچە کانزایەدا دەبرێت خێرایی شەپۆلە کورتە لەرە بەرزەکان چەند جارەی خێرایی ڕووناکی دەبن کاتێک کە بە نێو تونێلە زەردەکە گوزەر دەکان، شەپۆلی کورتی لەرە بەرز لە باری ئاسایی خێراییان وەک خێرایی ڕووناکی وایە، چونکە شەپۆلی کارۆموگناتیزین. نیمتس لە تاقیکردنەوەکەیدا یەکەم جار شەپۆلەکانی دەبرد بە ناو لوولە کانزا بۆشەکەدا بەبێ بەکارهێنانی تونێلە زەردەکە و ئینجا پێوانەی زۆر وردی کاتی تێپەڕبوونی شەپۆلەکانی دەکرد و تۆماری دەکرد. کە پێوانەکردنەکە لەو پەڕی وردیدا بوو، بە جۆرێک هەژماری یەک بەش لە بلیۆن بەشی چرکەیەک دەکرا، یەک بلیۆن واتە ملیۆن ملیۆن. ئینجا بۆ دووەم جار ڕۆڵی تونێلە زەردە نادیارەکە دێت، لەو بارەوە پڕۆفیسۆر نیمتس دەڵێت، بۆ ڕۆیشتنی شەپۆلە زۆر کورتەکان واتە مایکرۆییەکان پێویستە ڕاڕەوێکی بۆش هەبێت بە تیرەیەکی گونجاو، مەرجیش نییە کە هەموو شەپۆلێکی کورت بتوانێت بە نێو هەموو تونێلەکەدا بڕوات. ئەو پارچە زەردە ئەوەندە تەسکە کە شەپۆلە کورتەکانی پێشووتر ناتوانن لێوەی دەربچن ئەگەر خۆیان نەگونجێنن لەگەڵ بارودۆخی ناو تونێلەکە و لە دووەم جاریشدا نیمتس کاتی تێپەڕبوونی شەپۆلەکانی بەسەر تونێلەکەدا زۆر بە وردی تۆمار کرد و بینی ئەو کاتە دوو سەد و شەست و شەش پیکۆ چرکەیە، کە ئەوەش کاتی پەڕینەوەی شەپۆلە زۆر کورتەکانە بە نێو تونێلە زەردەکەدا. پڕۆفیسۆر نمتز لەو ئەنجامانەی بە دەستی هێنابوو هەژماری خێرایی شەپۆلە زۆر کورتەکانی کرد کە لە نێو تونێلە زەردەکەدایە و بینی کە خێراییان دەکاتە دوو هێندەی خێرایی ڕووناکی. لە هەنگاوی دوای ئەوە پرۆفیسۆر نیمتز و هاوەڵەکانی ویستیان کە زانیارییەکان بە خێرایەکی زیاتر لە خێرای ڕووناکی بنێرن بۆ ئەوەش مۆسیقایان هەڵبژارد وەک زانیاری ڕووت تا بە تونێلە زەردەکەدا بینێرن بە خێراییەک زیاد لە خێرای ڕووناکی بۆ ئەو مەبەستەش مۆسیقای سیمفۆنی چلی مۆزارتیان هەڵبژارد مۆسیقاکە دەخەنە سەر دیسکی سیدی ئینجا بار دەکرێت لەسەر شەپۆلی زۆر کورت کە هەر وەک شەپۆلەکانی ئێف ئێم دەبن بەڵام ئەوان بە خێراییەک گوزەر دەکەن بە نێو تونێلە زەردەکەدا زیاتر لە خێرایی ڕووناکی. مەبەستی ئەو تاقیکردنەوەی دوایی ئەوە بوو کە دەتوانرێت زانیارییەکانیش بنێررێن بە خێراییەک زیاتر لە خێرایی ڕووناکی بەڵام پراکتیزەکردنی ئەوەش ئێستا زۆر دوورە، چونکە هیچ کەسێک هێشتا مەتەڵی ئەو تونێلە زەردەی نەکردۆتەوە و نازانرێت کە بەتەواوی چی لەنێو ئەو تونێلەدا ڕوودەدات. لەو تاقیکردنەوەدا توانرا زانیارییەکان بە خێرایی دوو هێندەی خێرایی ڕووناکی بنێررێن و نیمتس بەنیازە ئەو خێراییە بگەینێتە پێنج تا حەوت هێندەی خێرایی ڕووناکی، هەرچەندە لە پەنجاکانی سەدەی ڕابردوودا پێشبینی وا لە ئارادا بوو کە لە خێرای ڕووناکی زیاتر هەبێت، بەڵام لەبەر ئەوەی ئەوە دژایەتی تیۆری ڕێژەیی بوو، بۆیە هەر زوو لێی پاشگەز دەبوونەوە. نیمتز ئەوەش ڕوون دەکاتەوە کە ئەو دۆزینەوەیەی هیچ دژایەتییەکی تیۆری ڕێژەیی ناکات، چونکە شەپۆلە کارۆموگناتیزییەکان لە باری ئاسایی خۆیاندا هەر بەو خێراییە نەگۆڕە بڵاو دەبنەوە کە ئاینشتاین باسی دەکات لە تیۆرییە ڕێژەیەکەیدا. بەڵام ئەو بارودۆخە نادیاری ناو تونێلەکە ئەوەیە کە ئاینشتاین باسی نەکردووە و هەر بۆشی نەجووە. نیمتس دەڵێت کە بە هیچ جۆرێک نازانین کە کەی شەپۆلەکان دەگەنە دەمی تونێلەکە و کەی لێوەی دەردەچن و لەوەش دەچێت کە ئەو شەپۆلانە کاتێکیان نەوێت بۆ پەڕینەوە بۆیە دەبێت خێراییان لە خێرای ڕووناکی زیاتر بێت ئەمەش ئەوەیە کە هەرگیز ئاینشتاین بۆی نەچووە. بۆ وەرگرتنی ڕای زاناکان سەبارەت بەو دۆزینەوە گرنگە، دەچین بەرەو دامەزراوەیەکی ناوکی زەبەلاح کە هەر لە ئەڵمانیادایە و لە شاری یۆلیشە، دامەزراوەکەش بە ناوی، کۆلەر ساینک کرۆتۆنە، کە بە، COS، دەناسرێت، لەو شوێنەدا تەنۆلکە سەرەتاییەکان تاو دەدرێن بە خێراییەک کە دەگاتە، لە سەدا نەوەد و هەشت ی خێرایی ڕووناکی، ئەوەش ئەو پەڕی خێراییە و ناتوانرێت لەوە زیاتر بکرێت، هەرچەندە وزەی بەکارهێنراو زیادیش بکرێت. لەو دامەزراوە ناوکیەدا ڕای پرۆفیسۆر گێرت ئیلینبێرگەر وەردەگیرێت سەبارەت بە دۆزینەوەکەی نیمتد، ئەویش بێبڕوای خۆی دەردەبڕێت بەرامبەر بەو دۆزینەوەیە. تاقیکردنەوەکەی کۆڵن کرداری بوو کە هیچ کەس ناتوانێت نکۆڵی لێبکات، بەڵام جیاوازیەکان تەنها لە چۆنێتی لێکدانەوەیەتی. یەکێک لەو بابەتە گرنگانەی کۆنگرەی گەورەی بلیفڵد بریتی بوو لە بابەتی سەروو خێرایی ڕووناکی و تاقیکردنەوەکەی کۆڵن کە لە کۆنگرەکە سێ سەد زانا و پیتۆلی تێدا ئامادە بوون پرسیار کرا لە ڕێخەری کۆنگرەکە و زانای بیرکاری پڕۆفیسۆر دیت لیف دیۆر کە دەبێت ڕای چۆن بێت بەرامبەر دۆزینەوەکەی نیمتز و ناردنی مۆسیقا بە خێراییەک کە چوار تا حەوت هێندەی خێرایی ڕووناکی بێت ئەویش لە وەڵامدا ڕایگەیاند کە ئەوە بە عەقڵی دا ناچێت، چونکە یەکێک لە یاساکانی تیۆری ڕێژەی ئاینشتاین دا دەڕمێنێت و پەیوەندی نێوان شوێن و کات تێک دەدات. هەروا دکتۆر دریک کرێمەری ئەڵمانی کە لە ئوستورالیا کار دەکات، زۆر بە وردی بەدواداچوونی بۆ دۆزینەوەکەی نمتز ئەنجام داوە و ڕاڤەی تەواویشی بۆ کردووە و بڕوای بەو دۆزینەوە هەیە. بۆ زیاتر دڵنیابوون لە دۆزینەوەکەی نەمتز، دەچین بەرەو ڤیەننا لە زانکۆی وین. تاقیکردنەوەیەکی دیکە ئەنجام دەدرێت کە دۆزینەوەکەی نمتز دەسەلمێنێت. لەو زانکۆ تەکنەلۆژیەدا بەشەکانی تاقیگای تیشکی لەیزەر و تاقیگای ئەلکترۆنەکانی کوانتای تێدایە. تیمێک لە زاناکانی ئەو زانکۆیە بە سەرپەرشتی پرۆفیسۆر فرینک کروز تاقیکردنەوە توێژینەوە لەسەر پرتەی لەیزەری زۆر شەپۆل کورت ئەنجام دەدەن. کرووز، دەنگ و باسی خێراتر لە ڕووناکی بیست، خێرا و بەپەلە تێگەیشت کە لە بواری ئیشەکەی ئەودا شوێنێکی باش دەبێت بۆ دڵنیابوون لە ڕاستێتی ئەو دۆزینەوەی نیمتس، بە بەکارهێنانی لەیزەری زۆر شەپۆل کورت باشترین مەیدان دەبێت بۆ ئەو مەبەستە. کرووز دەیەوێت تیشکی لەیزەر ببات بە ناو تونێلەکەدا و لەبەر ئەوەی لەیزەرەکە بە شێوەی پرتەی زۆر شەپۆل کورتن، بۆیە ئەوان دڵنیان لەوەی کە پێوانەی زۆر زۆر وردی کاتیان دەست دەکەوێت بەڵام ئەوەی جیایە لەو تاقیکردنەوەیەدا لەگەڵ ئەوەی کۆڵن ئەوەیە کە تونێلەکەی پرۆفیسۆر کروز ئاوێنەیەکی تایبەتیە بۆ تیشکی لەیزەرەکە کە بەشێکی زۆری لەیزەرەکە دەداتەوە، بەشێکی دیکەشی پیادا تێپەڕ دەبێت و تیمەکە پێوانی کاتی تێپەڕبوونی لەیزەرەکە بەناو بەربەستەکە واتە ئاوێنەکەدا ئەنجام دەدەن. لە سەرەتا بڕێک لە هەڵمی نایترۆجین بەکاردێنن بۆ دەرخستنی ڕێڕەوی تیشکە لەیزەرەکە کە ڕێڕەوێکی زۆر ئاڵۆزە، ئینجا بەراوردی ئەو تیشکە دەکرێت کە بە ئاوێنەکەدا تێپەڕ دەبێت لەگەڵ هەمان تیشک کاتێک بە هەوادا دەڕوات و پاش هەوڵدانی چەند کاژێرێک بەو پەڕی وردی و وریاییەوە ئەنجامەکان دەریان خست کە تونێلەکەی نیمتز ڕاستە و بەپێی ئەنجامەکانی ئەو تاقیکردنەوەیەش خێرای ڕووناکی واتە لەیزەرەکە لەناو ئاوێنەکەدا لە جێگای تونێلە زەردەکەیە گەیشتە سێ هەندەی خێرای ڕووناکی، کە ئەوەش بۆ خۆی جەخت لەسەر ڕاستێتی دۆزینەوەکەی کۆڵن دەکاتەوە. بۆ تیمەکەش دەرکەوت کە هەرچەندە درێژی تونێلەکەش زۆر بێت، کاتی تێپەڕبوونی تیشکەکە ناگۆڕێت، واتە کات نامێنێت لەناو تونێلەکەدا، واتە ئاوێنەکە. پرۆفیسۆر کرۆس دەڵێت، ئەگەر وامان دانا کە درێژی تونێلەکە ناکۆتا بوایە، بە ئەندازەی گەردوون درێژ بوو، ئەوا پرتە لەیزەرەکە بە شێوەیەکی کتوپڕ، واتە فەوری، تونێلەکە دەبڕێت، بۆ ئەوەش دەبێت پرتەکە نرخێک بدات کە نرخەکەش ئەوەیە کە پرتە دەرچووەکە زۆر لاواز دەبێت بە جۆرێک ناتوانرێت پێوانە بکرێت لێرەوە بۆ ئەوێ لە ماوەی سفر چرکەدا. دەبا ئێستا لە ئەوروپا بچین بەرەو ئەمریکا بۆ بینینی تاقیکردنەوەیەکی دی لەسەر ڕاستێتی خێراتر لە ڕووناکی. دەچین بەرەو بارکلی نزیک بە شاری سانفراسیسکۆی ئەمریکا لەو شوێنەشدا تاقیکردنەوەی دیکە دەکرێت لەسەر خێراتر لە ڕووناکی هەر لە ڕووناکیش خۆیەوە. لە بارکلی دەگەین بە مامۆستا ڕەیمن چاو کە بە ڕەگەز چینییە و لە شەستەکانی سەدەی ڕابردووەوە نیشتەجێی بارکلییە و لەو زانکۆیەدا کار دەکات، ئەو زانکۆیەی کە هەر وەک کارگە و کۆمپانیاکانن بەڵام زانا بەرهەم دەهێنن. ئەو زانایانەی کە خەڵاتی نۆبڵ وەردەگرن و هەر زانایەکیش خەڵاتی تایبەتی خۆی وەردەگرێت لەو زانکۆیەوە. چاو و تیمەکەی کار لەسەر ئەوە دەکەن فۆتۆنی تاک بنێرن بەنێو تونێلەکەدا. فۆتۆنیش بچووکترین یەکەی بنەڕەتیی ڕووناکییە. بۆ ئەنجامدانی تاقیکردنەوەکە پێویستە ژوورەکە زۆر تاریک بێت هەتا ڕووناکیی پێویست بۆ کامێراکانیش بۆ وێنەگرتنی تاقیکردنەوەکە زیادە بێت. زاناچاو جۆرێک لە جۆرەکانی لەیزەر بەکار دێنێت بۆ ئەو مەبەستە. ئەوەش بەلای ئەوە قورس نیە چونکە ئەو کاتی خۆی قوتابی باوکی تەکنیکی لەیزەر بووە واتە دکتۆر تاونز کە خەڵاتی نۆبڵی وەرگرت لەسەر دۆزینەوە گرنگەکەی لە شەستەکاندا. پاش ئەنجامدانی تاقیکردنەوەکە دەرکەوت کە خێرایی فۆتۆنەکان لەناو بەربەستە زۆر تەنکەکاندا دەگاتە دوو هێندەی خێرایی ڕووناکی و ئەوەش هیچ دژایەتیەکی تیۆری ڕێژەیی ئەنیشتاینی تێدا بێت، ئەوەش هیچ دژایەتیەکی تیۆریە ڕێژەیەکەی ئاینیشتاینی تێدا نیە، هەروەک زاناچاو خۆی جەخت لەسەر ئەوە دەکاتەوە. بەڵام سەبارەت بە گواستنەوەی زانیاریەکان بە خێراتر لە خێرای ڕووناکی، زاناچاو و تیمەکەی هیچ گرنگیەکی پێنادەن، ئەوەی گرنگە لای ئەوان ڕۆشتنی فۆتۆنەکان بە خێراییەک کە چەندان ئەوەندەی خێرایی ڕووناکی بێت. لە دوای ئەنجامدانی تاقیکردنەوەکە، گفتوگۆیەک ئەنجامدرا لەگەڵ مامۆستا چاودا، کە لە پوختەی ئەو چاوپێکەوتنەدا هاتووە کە لە وەڵامی ئەو پرسیارەی ئاخۆ ڕای ئەو چۆنە دەربارەی خێرایی ڕووناکی، ئەو وتی، لە ڕاستیدا خێرایی ڕووناکی بێسنوورە و دەگاتە ناکۆتا و لەوەش زیاتر دەگاتە خێرایی سالب. ئەو خێراییانەی کە لە بارکلی بەدەستمان هێنا هەموویان جەخت لەسەر ڕاستێتیبوونی ئەو خێراییانەی ڕووناکی دەکەنەوە، هەرچەندە تا ئێستاش بە شێوەی پراکتیکی تەواو ئەنجام نەدراون و ئەوانە وان لە قۆناغی تیۆریدا، لە وەڵامی خێرای سالبدا دکتۆر چا وتی، خێرای سالب ئەوە دەگەیەنێت کە سەری پرتێکی دیاریکراو لەو دیوی تونێلەکەوە دەبێت پێش ئەوەی پرتەکە خۆی بگاتە دەمی تونێلەکە، هەروەک ئەوەی پرتە دەرچووەکە ئاگادار بێت پێشوەخت بەوەی شتێکی دی دەگاتە دەمی تونێلەکە، کە ئەمەش ئەوە دەگەیەنێت کە کات دەگەڕێتەوە بۆ دواوە. ئینجا چاو دەڵێت، هەموو ئەو تاقیکردنەوانە رێتێچوو شیاو دەبن بۆ پراکتیزەکردن بەتایبەتی پاش ئەوەی تیشکی لەیزەر لەلایەن مامۆستاکەمەوە، تاونس، دۆزرایەوە لە شەستەکانی سەدەی بیستەمدا. ئیتر ئەوە ئاسایی دەبێت کە خێرای رووناکی بگاتە چەندان ئەوەندەی خێرای رووناکی زانراوی ئێستا. بگرە ئەوەش شیاوە کە ئەو خێراییەی رووناکی لەوەی ئێستای زیاتر بێت و هەتا ببێت بە ناکۆتاش. لە وەڵامی ئەو پرسیارەی کە ئاخۆ تەنەکان فەوریانە دەگوێزرێنەوە، گوتی، بەڵێ بەپێی میکانیکی کوانتا دەشێت تەنۆلکە سەرەتاییەکانی وەک فۆتۆنەکان و تەنۆلکەکانی ناو ناوک بە شێوەی فەوریانە بگوێزرێنەوە و هەتا گەردیلەکانیش کە هێشتا ئەوانە ئەنجام نەدراون بەڵام سەبارەت بە تەنە گەورەکان ئەوە تا ئێستا توانایی وا لە ئارادا نییە و ناکرێت بەڵام من ناڵێم ئەگەری ئەنجامدانی ئەوە سفرە واتە هەر ناکرێت بەڵام دەڵێم کە ئێستا ئەوە ناکرێت و ستەمە بەڵکو ئەوە دوور نییە کە لە داهاتوودا ڕووبدات. تاقیکردنەوەکەی پەیمانگای NEC لاپەڕە سەد و شەست و حەوت. بە درێژای ماوەی چەند نەوەیەک لەمەوبەر ئەوە باو بوو کە خێرایی ڕووناکی بڕێکی نەگۆڕە، بەڵام لە لایەکی دیکەوە تاقیکردنەوەیەک لە برنستۆن، نیوجێرسی، کە زانا فیزیاوییەکان توانیان پرتێک لە تیشکی لەیزەر بەسەر ژوورێکدا کە پڕە لە هەڵمی، سیزیۆم برن، بە ڕادەیەکی وا خێرا ئەو پرتەیە دەرچوو بە جۆرێک کە پرتەکە بە تەواوی لە ژوورەکە دەرچوو پێش ئەوەی کە پرتەکە چوونە ژوورەوەی بۆ نێو ژوورەکە تەواو بێت. لەو تاقیکردنەوەدا پرتەکە لادانێک دەبڕێت بە بڕی سێ سەد و دە هێندەی ئەوە بێت کە پرتەکە ژوورێکی بەتاڵ ببڕێت واتە هەڵمی سیزیۆمی تێدا نەبێت. لیگۆن وانگ، توێژەرەوە لە پەیمانگەی NEC تایبەت دەڵێت، ناتوانین ئەو دیاردەیە بەکاربێنین بۆ ناردنی زانیارییەکان بۆ کاتی ڕابردوو، بەڵام ئەو تاقیکردنەوەیە ئەوە دەسەلمێنێت کە ئەوانەی وا بڕوا دەکەن کە لە خێرای ڕووناکی زیاتر نییە ئەوا ئەوە بڕوایەکی هەڵەیە. ئەنجامەکانی ئەو توێژینەوەیە کە وانگ و ئەلکسەندەر کۆزمش و ئارسەر دوگاریۆ لە ژمارەی پێنجشەممەی بیست ی حەوتی دوو هەزار ی گۆڤاری نەیچەر دا بڵاویان کردەوە، هەرچەندە تا ئێستا بەجێهێنانی کرداری نییە بۆ ئەو کردارە، بەڵام هەرچۆنێک بێت ئەو تاقیکردنەوەی ناوەندە نێودەوڵەتییەکان لە فیزیاوییە تیۆرییەکانی هەژاند. ریمۆن چیاو، فیزیازان لە زانکۆی کالیفۆرنیا لە بارکلی کە لەو توێژینەوەیەدا بەشداری نەکردووە وتی، ئەوە دەستکەوتێکی نوێی گەورەیە کە پێشتر ئەوە بە مەحاڵ دادەنرا و چیا و تاقیکردنەوەی هاوشێوەی ئەنجامدا بە بەکارهێنانی بواری کارەبایی. توێژەرەکانی پەیمانگەی NEC پەرەیان بە ئامێرێک داوە کە پرتێکی لەیزەری دەنێرێت بەرەو ژوورێک کە تێرە بە هەڵمی گەردیلەکانی سیزیۆم. بە قسەی توێژەرەکان، ئەو ئامێرە جۆرێکە لە گەورەکەرەکانی ڕووناکی کە لە توانای دایە خۆی پاڵ بە پرتەکەوە بنێت بۆ پێشەوە. لە پێشدا ڕووناکییەکە بە شێوەیەکی شێواو دەرچوو کە ئەوەش گومانی لای زاناکان دروست کردبوو بەوەی ئەنجامەکانیان بە دڵ نەبوو. بەڵام لە تاقیکردنەوەکەی ئێن ئی سی، پرتەکە چۆن بوو هەر وا لە ژوورەکە دەردەچێت بە بێ ئەوەی بشێوێت، بەڵام بە توندییەکی کەمتر. وەک وانگ دەڵێت، لەوانەیە شێوەی پرتەکە وەک گورزەیەکی هێڵی ڕاست بێت، بەڵام وەک شەپۆلێک لە تەنۆلکە ڕووناکییەکان، فۆتۆن، ڕەفتار دەکات. ڕووناکیەکە لە ژوورەکەوە دەردەچێت پێش ئەوەی بگاتە دەمی ژوورەکە، چونکە گەردیلەکانی سیزیۆم لە سیفەتەکانی ڕووناکیەکە دەگۆڕێت و وای لێدەکات کە خێراتر دەربچن وەک ئەوەی لە بۆشاییدا بێت. ڕووکاری پێشەوی پرتەکە هەموو زانیاری پێویستی تێدایە بۆ گێڕانەوە و دروستکردنەوەی هەمان پرتە لە لاکەی دیکەی ژوورەکەدا، کە ئەوەش وادەکات پێویستمان بەو پرتەیە نەبێت کە دێتە ناوەوەی ژوورەکە. لە تاقیکردنەوەکەدا لە ژوورەکەوە پردێکی هاوشێوەی ئەوەی دەچێتە ژوورەوە دروست دەبێت و ماوەی بیست مەتر دەبڕێت پێش ئەوەی کە بەشە سەرەکیەکەی پردتێی کەوتوو بۆ سەر دەمی ژوورەکە کۆتایی بە چوونە ژوورەوەی بێت بۆ ناو ژوورەکە. وانگ دەڵێت، ئەو دیاردەیە تەنها کاتێک ڕوودەدات کە ڕووناکی بارستایی نەبێت، چونکە ئەوە بۆ تەنە ئاساییەکان ڕوونادات. لە لایەکی دیکەوە ئەفرایم شتاینبێرگ کە فیزیازانی زانکۆی تۆرینۆیە دەڵێت لەوانەیە ئەو فۆتۆنانەی کە لە ژوورەکەوە دەردەچن هەمان ئەوانە نەبن کە دەچنە ژوورەوە کە ئەوەش پرسیاری بڕینی دیواری خێرای ڕووناکی قوت دەکاتەوە بەڵام دەڵێت کە ئەو تاقیکردنەوەیە زۆر گرنگە چونکە ئەوەی سەیرە ئەوەیە کە چۆن ئەو ژوورە توانی فۆتۆنی وا دروست بکات کە هاوشێوەی ئەوانی دیکە بن و کە هێشتا ئەوانە نەگەیشتوون و ئەو فۆتۆنانەی چوونەتە نێو ژوورەکەوە هێشتا نەگەیشتوونەتە دیوارەکەی دیکەی ژوورەکە کە ئەوەش لەوانەیە ئەوە بگەینێت کە خێرای ڕووناکی زیاتر بێت لە خێرای ڕووناکی زانراو بە جێگیر و نەگۆڕ. تاقیکردنەوەی سەیر، لاپەڕە سەد و حەفتا و یەک. لە تاقیکردنەوەیەکی دیکەی زۆر دەگمەن و ناوازەدا تیمێک لە زاناکان توانیان خێرای ڕووناکی هێواش بکەنەوە و دواییش بەرەڵای بکەنەوە، پاش ئەوەی ڕووناکییەکەیان خستە نێو ژوورێکی پڕ گاز کە تایبەت بۆ ئەو مەبەستە دروستکراوە. ئەو تاقیکردنەوەی بەقاڵێکی وەرچەرخانی گەورە دادەنرێت بۆ ناوەندە زانستییەکان بەگشتی و تایبەتکارانی بواری کۆمپیوتەر و گەیاندنەکان کە خزمەتێکی بێ نموونەی ئەو بوارانە دەکات. زاناکان گەیشتن بەو ئەنجامە گرنگانە لە میانی دوو تیمی جیاوە. تیمی یەکەمیان بە سەرپەرشتی ژنە دکتۆر لینی ڤسترغارت هاو لە زانکۆی هارفاردی ئەمریکی و، دووەمیان بە سەرپەرشتی دکتۆر ڕۆناڵد ویلسوس لە ناوەندی هارفرد بۆ فیزیای گەردوونی کە هەردووکیان لە شاری کامبرێج لە ویلاتی ماساچوستی ئەمریکی ژنە دکتۆر غارد هاو لە ساڵی 2005 دا ڕووبەڕی دنیا بووەوە بە کتوپڕیەک کە ئەویش هێواشکردنەوەی خێرایی ڕووناکی بوو کە ئەو خێراییەی گەیاندە 60 کیلۆمەتر بۆ کاژێر بۆی بردنی ڕووناکیەکە بە ژوورێکدا کە سۆدیۆمی بەستووی تێدابوو. ئینجا توانیویەتی ئەو خێراییە بگەیەنێتە یەک و لە دە شەش کیلۆمەتر بۆ کاژێر کە ئەوەش کەمترە لە خێرایی ڕۆشتنی مرۆڤی ئاسایی. ئەوەش زانراوە کە ناوەندی مادی ڕوون وەک ئاو و شووشە دەتوانن خێرایی ڕووناکی هێواش بکەنەوە بە بڕێکی زۆر کەم کە لەوێشەوە دیاردەی شکاندنەوەی ڕووناکی بەرهەم دێت کە بنەمایە لە بواری هاوێنەسازیدا. بەڵام لە تاقیکردنەوەی وەستانی ڕووناکی بەتەواوی زاناکان سوودیان لە هەمان دیاردە وەرگرتووە بەڵام بە کاریگەرییەکی زۆر زیاتر لە شووشە و ئاو. زاناکان ڤازێکیان هێناوە کە لە گەردیلەکانی سۆدیۆم پێکهاتووە و لە ژوورێکدا هەڵیانگرتبوو لە پلەی سفری پەتی، ناقس دوو سەد و حەفتا و سێ پلەی سیلیزی، لە ڕێگەی بوارێکی موگناتیزیەوە. بەڵام کاریگەری گەورەی ئەو تاقیکردنەوە لە بواری فیزیای کوانتا و گەیاندنە کوانتاییەکاندا وەدەردەکەوێت.